ساڵی هەزار و حەوت سەد و نەوەد و حەوت ی زەینی مەردێکی ئینگلیزی نەناسراو بە ناوی تۆماس مالتۆز نامیلکەیەکی بڵاو کردەوە بە ناوی وتارێک دەربارەی بناغەی ژمارەی دانیشتوانەوە و کاری بۆ سەر دواڕۆژی فرازیی کۆمەڵ. ئەم وتارە کاریگەرییەکی زۆر گەورەی گێڕا لە نێو پساتدا. ناوەڕۆکی نووسینەکەی لە تەقینەوەی ژمارەی دانیشتوان دەدوێ لە سەر بڕشت و بە بەرهەمهێنانی خواردەمەنی لە جیهاندا. ئەم بیرەی بە شێوە و یەکاڵاکردنێکی سەخت و توند هێنایە پێشەوە، بۆ زیاتر ڕوونکردنەوەی دەیوت کە ژمارەی دانیشتوان واتە مەردوم بە شێوەیەکی ئەزگارەندازە زۆر دەبێت واتە یەک، دوو، چوار، هەشت، شانزە و هیتر بەڵام خۆراک و ویستەمەنییەکانی جیهان بە شێوەیەکی ئەزگارە ژمێرە زۆر دەبێت واتە یەک، دوو، سێ، چوار، پێنج، هیتر. دەرنجامی ئەو ئەوە بوو کە ڕۆژێ دێت مەردوم بە هەژاری و نائومێدی گوزەران بکات و برسێتی زۆری بۆ بهێنێت، تەنانەت ئەگەر چەرخی ڕۆژگاریش بگۆڕێت هیچ ئەو شێواز و ئامڕازە تەکنەلۆجیانە ئەم کێشەیان بۆ چارەسەر ناکرێ، چونکە زۆربونی خواردەمەنی تا ڕادەیەکە، بەڵام تەقینەوەی ژمارەی مەردوم زۆر زۆرترە لەوەی گەر بەراورد بکرێ لەگەڵ توانای زەویدا بۆ بەرهەمهێنان و گەشندەی خۆراک تاکو مەردومی پێ داکەوێت، بەڵام ئایا دەتوانرێ بەرەنگاری ئەم تەقینەوەیە بکرێ؟ ئیتر بە هەرچی ڕێگەیەک بێت، ڕەنگ بێ بتوانین بڵێین ئاخۆ، جەنگ، کارەسات، دەرد و نەخۆشیە درمەکان کە زیاتر بە شێوەیەکی سەرەکی هەن، دەبنە هۆی کەمکردنەوەی مردم؟ جا ئەم پەتەی کە لە گەردنی مردمدا ئاڵاوە سەلماندویەتی کە ئەمانە هۆیەکی کاتین بۆ سەرفرازی و ڕزگارکردنی ژمارەی مردم بە شێوەیەکی نابەجێ. مالتوس پێشنیاری دەکرد کە بایەتە خۆدامرکانەوە یان خۆڕاگرتن بەکاربهێنرێ وەک دواخستنی هاوسەری و فەرامۆشکردنی و یان خۆدوورخستنەوە لە زاوزێکاری بەڵام بە کردەوە سەرنجی دا کە زۆربەی کەس ئەمانە بەکارناهێنن و بگرە لەم کارانەیش تا ڕادەیەک بەدوورن تا لە دواییدا تەواو چووە بن جوو بنەوانی کێشەکە و گەیشتە ئەو دەرەنجامەی کە تەقینەوەی ژمارەی مەردوم هیچ هێزێک ناتوانێت ڕێی بوەستێنێت تازە شەڕێکە بە تووشیەوە بووە با خەلکێکی زۆریش چاوەڕوانی هەژاری بێت ئای کە دەرەنجامێکی ڕەشبینە. لەگەڵ ئەوەیشدا گەر سەرنج بدرێ ماڵتۆس هیچ بیرێکی لەبارەی هۆیەکانی بەربەستی زەینەوە نەهێنایە پێشەوە، چونکە بەستبوویەوە بە ئەنجامێکی سروشتی چەند بیرێکی سەرەکی. یەکەم کەسێک کە بیرێکی بەربەستی فرازیی خستە ڕوو، مێرخاسێکی بەڕیتانی بەناوبانگ بوو بە ناوی فرانسیس پڵاس، هەزار و حەوت سەد و حەفتا و یەک ی زایینی هەتا هەزار و هەشت سەد و پەنجا و چوار ی زایینی، وتارەکەی ماڵتۆس کارێکی زۆری کردە سەر لەسەر ئەوە لە ساڵی 1922 ی زەینیدا پەڕاوێکی نووسی تیایدا ئامۆژگاری دەدا لە بەکارهێنانی ئەو هۆیانەی کە دەبنە بەربەستی فرازێیی هەر بەمەیشەوە نەوەستا بەڵکو بانگەوازێکیشی بڵاو کردەوە لە نێوچینی کرێکاراندا بۆ ئەم مەبەستەی ئەوەی کە زۆر گرنگ و سەرنجڕاکێشە لە ئامۆژگارییەکانی مالتۆزدا ئەوەیە، کە دۆخێکی زۆر باڵا و کاریگەری هەبووە لە چەسپاندنی بیردۆزە ئابوورییەکاندا. زانا ئابوورییەکان هەر لەمەوە بۆیان دەرەنجام بووە کە زۆربوونی مەردوم لە بارە سروشتییەکاندا ڕێ لە بەرزبوونەوەی کرێ دەگرێت. جا لەم بوارەیشدا ئابورزانی بەڕیتانی بەناوبانگ دەیڤد ڕیکاردۆ دۆستی نزیکی ماڵتۆز ئەوەمان بۆ دەخاتە ڕوو کە نرخی کار بریتییە لەو نرخە پێویستیەی کە تا کرێکاران بتوانن بە مشە و خۆشنودی بگوزەرێن تاکو ڕەگەزی مردم هەر لە بەردەوامیدا بێت بەبێ کەم و زۆر ئەم بیردۆزەی کە زیاتر ناو دەبرێ بە قانونی کرێی ئاسنین زۆر دژواری بیروڕاکانی کارل مارکس بوو تەنانەت بە کۆسپێکی سامناکیشی دانابوو لە ڕێی بیردۆزەکەیدا بە ناوی نرخی سەر ڕێش. هەروەها ڕاکانی مەڵتۆز کاری کردبووە سەر لێکۆڵینەوەی زیندەناسەکان بە تایبەتی لە بیردۆزەکەی داروینی زانادا، خوێندنەوەی وتارەکەی ماڵتۆز، وتارێک دەربارەی ژمارەی دانیشتوانەوە، تەواو کاری کردبووە سەر داروین و زۆر ڕێی بۆ خۆشکرد بووە پاڵ هێزێک بۆ پتەوکردنی بیردۆزەکەی دەربارەی سروشت بژارە. ژینباری مەڵتۆس لە ساڵی هەزار و حەوت سەد و شەست و شەش ی زەینییەوە دەست پێ دەکا، کاتێک کە لە شاری دۆرکینگی سەر بە هەرێمی سیری لە بەڕیتانیا لەدایک بووە. ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و هەشت ی زەینی کۆلێژی دیانی سەر بە زانکۆی کامبۆرجی تەواو کردووە، هەر لە هەمان ساڵیشدا بووەتە تەرسایەکی ئەنگلیکانی. یەکەم چاپی پەڕاوە بەناوبانگەکەی پەخش و بڵاو بۆوە بەبێ ئەوەی کەس بیناسێت. ئەم پەڕاوەی لەبەر ئەوەی کە زۆر برەوی هەبوو لای خەڵک زۆر بە خێرایی بڵاو بۆوە، ناوێکی بێ هاوتای پەیدا کرد لێوەی. لە پاش پێنج ساڵ جارێکی تر چاپێکی تری بە درێژی بڵاو کرایەوە. چەندین جاری تریش چاپ کرایەوە دوای ئەوەی کە بژارە کرا و شتی تری خرایە سەر، ساڵی هەزار و هەشت سەد و بیست و شەش ی زەینی چاپی شەشەمینیشی بڵاو کرایەوە. مالتۆس لە تەمەنی سی و هەشت ساڵیدا ڕێکەوتی هەزار و هەشت سەد و چل و چوار ی زایینی ژنی هێنا. لە ژیانیدا چەندین پەڕاوی تری نووسیوە لە ئابووریدا، بەڵام لە دوا ژیانیدا گرنگترین پەڕاوی بڵاوکردەوە بە ناوی، بنەڕەتەکانی سیاسەتی ئابووری، ئەم پەڕاوەی تەواو خورپەی خستبووە بیرە بەپێزەکانی ئابوورزانی بەناوبانگی سەدەی بیستەم جۆن مینارکینس لە دواژیانیدا کە بەناوبانگ بوو، خەڵک زۆر ڕێزی لێ دەگرت و ناسناوێکی باڵای پەیدا کردبوو لە نێوانیاندا. ساڵی هەزار و هەشت سەد و سی و چوار ی زەینی لە تەمەنی شەست و هەشت ساڵیدا، ئەو زانا مەزنە نزیک بە شاری پاث لە ئینگلترا کۆچی دوایی کرد.